بیسەرانی خۆشەویستی ڕادێدەنگ سلااوان لێبێت مەڕێنا ساڵح لەگەڵتانم بۆ پێشکەشکردنی دیدارێکی تایبەت لەسەر ڕەوشی خاون پێداویستیانی تایبەت لە گرمیان بۆ ئەوەی گفتوگۆ بکەم دەربارەی ئەوەی کا ئێستا ڕەوشی خاوەن پێداویستیانی تایبەت لە گەرمیان چۆنە من بۆ ئەمە ئەمەوێ لە زاری خۆیانەوە باسی بارودۆخ و ژیانی خۆیان بکەن لە ڕووی ئەو پێداویستیانەی کە ئەرکی حکوومەتە بۆیان دابین بکات و هەروەها لە ڕووی دەرفەتی کار و دەرفەتی خوێندن و فراهەمکردنی هاتوچۆکردنیان لە شوێنە گشتیەکان بە تایبەتەوەی کە سەردانی بینایەکیان دەستگایەکیان بەڕێبەرایەتیەکەکەن ئەخۆ تاوەکو چەند هاوکاری بۆ خاون پێداویستیانی تایبەت هاتۆتە بوون بەوەی کە شوێنی تایبەتیان بۆ دابین بکەن و هەروەها ئەمەوێ لەگەڵ ئەم گفتوگوێدا باس لەوەش بکەم بزانم کۆمەلگا چۆن ڕفتارەکە لەگەڵ خاون پێداویستیانی تایبەت و ئێستا خێزانەکان گەشتون بۆ قۆناخە و بۆ ئاستە هۆشیارەی کە بتوانن چۆن منداڵێکی خاون پێداویستی تایبەتیانە بێت چۆن پەروەردەی بکەن من بۆ ئەم دیدارە تایبەتە وەڵایی حکومەت تەنها مووچەیەکی سەد و پەنجا هەزاریە ئەو مووچەش کە لەگەڵ بەپێی سەردەمی ئەو مووچە لەگەڵ ژیانی کەمەندامان ناگونجێ دەبێت ئەو مووچە بە شێوەیەک بێت لەگەڵ ژیانی خاوەن پێداویستیە تایبەتەکانا بگونجێت و بەڵام بەداخەوە یاسایەک هەیە یاسای خاوەن پێداویستی تایبەت ئەوەی ساڵی دوو هەزار و پازدە هەموو مافەکانمانی تیایە بەڵام حکومەت لەو ڕۆ بێدەڕە و جێبەجێی ناکات زۆر باشە ئای لە ڕووی ئەمە بەدەر لە موچە لە ڕووی خوێندنەوە تاوکو چەند دەرفەتی خوێندن فراهەماتوە بۆ خاون پێداویستە تایبەتە جیاوازەکان لە گەرمیانە پێدەزی دابەت لە ڕوو خوێندنەوە باشن ڕێزی ڕێزمان لێ گیراوە بەڵام من خۆمەکو خاون پێدەزی دابێت وەکو دەرچوەکەش ئەوەی ئەستەنگ بۆ من دروست بکە کەمەدانەکەم لەبەرەوەی ناویشم دەرچ بۆوانە دێژی لەبەرەوەی کەمەندامم ڕەبزیان کرد جار نابێ بڕۆیت ئەبێ بە فەرمانبەری دامەزرێیت بە فەرمانبەریەکەش ئەوەتا هەر دوا کەوتووە و بەڵێن مەدەنیە و دوایین بەڵێنیش بەڵێنی کاک دەروونە هەر چاوەڕی بەڵێنی ئەوم ئیتر لە ڕووی ئەوەی ئەستەنگ وە کەسێک خاڵکەتازی دادە تەواوی کات تامکە ئەستەنگی ئەوەی بۆ دروستەکەن ناتوانێت لە ئەو شوێنەی کە خۆی گەرەکێتی دەوام بکە زۆر باشە بەڵێ باسی کارت کرد منەمەوێ بزانم بەشی چاودێری کۆمەڵاتی چۆن هاوکاری ئێوەکە بۆی دەرفەتی کارتانە بێ ئەمە بەس بۆ تۆیان بۆ خاوەن پێداویستە تایبەتەکان تیش بە هەمان شێوەیە ئەو کارێکە بۆیان دێتە پێش ڕێگریی لێ ئەەکەن لە بەرەوەی ئەڵێن تۆ خاوەن پێداویستی تایبەتی. بەڵای من خۆم ڕوبەڕووی بۆمە تۆیتر نازان بۆ خاڵ پێداویستی تایبەتەکانی تر ڕۆشتونیانە زۆر باشە نەچوون بەو شوێنە. ئە، باسی چاودێری کۆمەڵایەتی گەرمیانمان کرد وتت ئەوان تا ڕادێک هاوکار منە مێ بزانام چۆن هاوکاریتانەکەن ئەوان وڵایی، ئە، کاکدەرون من چەنا جار سەردانی کردە لە ڕووی سەردانیەوە ئە، کەسێکی کەسێکی چاکە و لە هەم لە ئە، چ، وەعدی پێداوم بەس هەر چاوەڕێن و ئە، سوپاسی ئەو پێشوازیش یەکەم کە لە منی کردووە بەڵام من لەوەی بەداخم کە تا ئێستا بێدەنگی بەرپرسانم بە تایبەتی چەنا بەڵێنیان دامەتێ و هەر چاوەڕیانم هیوادارم بەپسان بەخوا نەمشن و و ئاور لە ژیانی خان پێدای سێتابەتەکان نەک من سەرجم خان پێدای سێتابەتەکان بتەن زۆر باشە کاک حسێن با بمە سەر ئەوەی بزانم کۆمەلگا چۆن ڕفتار لەگەڵ ئێوە ئەکات لە شوێنە گشتیەکانە ئایا ئەو پێداویستانەی کە گرنگە بۆ ئێوە هەبێت بۆتان دابین کراوە بە تایبەتی لەوەی کە ئەچنە دەستگایەکی حکومی یانە چنە شوێنێک ڕێگەی جیاواز بۆ ئێوەدانراوە بۆی بتوان ئاسانکاری بێ بۆ ئێوە ڕێگا بن منە هاات سیروان ئەو هاوڕێمە لە سنووت ڕێگان ڕێگا عیبی نییە بۆیان چاکرد بۆ پۆستێکی کرد ڕێگان ڕێگامان عەیبی نییە بەس تا نەکراوە بەس تکایەتی لە شارەوانی ڕزگاری ڕێگایە بۆ ئەستەم و بۆی خۆیان چاک کرد بەس من وەکو خۆم کێشەم نییە لە ڕووی ڕێگەبان بەس زۆر باش لە دەیارەکان مەسعەدەی نییە هەنێ دەیارە تۆ چیتە سەرەوە بۆی قاتی دووەکان مەسعەدەیان دانەنیاوە بەس لە ڕ- لەو ڕووە ئاسنمان هەیە کە لە هەنێ دەیارە هەیە مەسعەدەیان دانەناوە ئەی کە مەسعەد نییە ئێوە چۆن ئەگەر پێویستتان بە نهۆمەکانی تر بێت چۆن و کێ هاوکارتانە بێت بەڵام من خۆم وەکو دا ئەوە دا شەق و شت ڕییە دەمەوە ئەستەمەکەی من ئەوەیە کە ئەبێ سەر کەوێ بۆ سەریا و من خۆم تقریبا چوار ساڵ لە زانکۆ بووم ئەوە و ئەستەمی ئەوێ لە بوارە هەموو بەیانێ قاتی دوو هەموو بەیانێ چوە مادە قاتی دوو زۆر باش ئەی هاوکاریان نەکردن بۆی تۆ لە بەروی خوان پێداسی تایبەتی ئەو محازرانە بێنە نهۆمەکانی خوارەوە بۆت لە مەکتەب کرا بەس نەوەڵا لە زانکۆ نەکرا. زۆر باشە دێمە لای خێزانەکان کاک حسێن ئەمەوێ بزانم خێزانەکان لە گەرمیان تا چۆن هۆشیارن لەوەی کە ئەگەر مناڵێکی خاوەن پێداویستی تایبەتیان هەبێ پەروەردەی بکەن من ئەمێ باسی خۆت تو خێزانەکەی خۆت یان ئەو خێزانانی تریش بکەی کە هاوڕێکانت بە هەمان شێوە خاوەن پێداویستی تایبەتن لە ڕووی پەروەردەوە پەروەردەیەکی باشیانەکەن بە هیواداریشم سەرجەم مافەکانیان بە شێوەیەکی شیاو بدەن نەک چاو هەن بکەن وا بکەن کە جیازی بکەن لە نێوان مناڵێکی کەمەندان و مناڵێکی سافا ئەوێ هەمووی وەک وەک چاو سیر بکرێ و پەروەردەی باش باش شیاو بکرێ کاک حسێنەمەوێ بزانم دوا قسەی تۆ چییە لەسەر ڕەوشی کەمەندامان لە گەرمیان و ئەو داواکاریانەی کە هەتانە وڵی داواکاریەکانی ئێمە ئەوەیە کە موچەی کەمئەندام باش بکرێت و ژیانیان باش بکرێت و موچەیەک بێت لەگەڵ سەردەما بگونجێ بەتایبەتی لەم موچەیان بەتایبەتی بەشی خان بەشی تەنیا بەشی دە ڕۆژیانەکە ئەبێ موچەیەک بێت کە لەگەڵ هەموو وەزعەکە لەگەڵ دۆخەکە بگونجێت نەک موچەیەک بێت کە نەتوانی لە شارا یا لە شوێنێکی شیاوا پێی بژی بە تایبەتی من خۆم تەقریبەن وە وە بۆنەی ئەوەی کە مووچەکەمان کەمە زیاتر لە گوند ژیان بەسەر بەم نەک لە شار لەبەرەوەی ناچاری تۆ ناتوانی بەو مووچەیە ژیانێکی شیاو گەڕێ بکەی. بەڵێ زۆر سوپاس بۆ تۆ حسێن کەریم کە ئەمڕۆ لەگەڵمان بێت. بەڵێ ئازانم ئەوەی گوێبیستی بوون دیدارێک بوو لەگەڵ حسێن کەریم کە خاون پێداویستی تایبەتە لە گەرمیان و وا لە گوندا دا ئەنیشتێک و خۆی ئاماژەی پێکرد باسی لەوە کرد لەبەر قورسی ژیان ناتوانێت بێتەوە شار ئەو موچەی کە پێیانە درێت تەنها بەشی دەڕۆژ ژیانکردنیان ئەکات هەر بۆیە باسی لەوە کرد کە ژیان بە سەختی بەڕێەکەن و گلەی ئەوەشی هەبوو لە لایەنە حکومیەکان کە دەرفەتی کاریان پێ نادرێ وەکو ئەوەی کە ئەوترێت لەبەر ئەوەی ئەوان خاوەن پێداویستی تایبەتن و باسی لەوە کرد کە ئەو یەکێک بۆ لەوانەی کە بۆ وانەبێژی ناوی هاتۆتۆ لە گەرمیان بەڵام بەهۆی ئەوەی کە خاوەن پێداویستی تایبەتە ڕەفز کراوەتەوە لە کاتێکا مافێکی خۆی بووە کە بتوانێت ئەو دەرفەتەی بۆی هاتۆتە پێش کاری پێ بکا بەڵام وتی ئەوان پێم مەڵێن تۆ توانی کاری فەرمانبەری بکەی لە کاتێکا کاری فەرمانبەرێکە شویان بۆ دابین ناکرێت بەڵێ ئازانم ئەوە ئەو گفتوگوۆی بووکە من لەگەڵ حسێن کەریم خاوەن پێداویستی تایبەت لا گەرمیان سازم کردبوو